کەواتە پاش ئەمە هەمووی چی وات لێکا باوەڕ بە ڕۆژی جەزادانەوە نەکەی؟ الیس اللە بأحکم الحاکمین. ئایا خوایە کە ئەمە کردەوەی بێ کاری لە هەموو حوکمڕانێ ڕێکوپێکتر و بەڕێوجێتر نییە؟ بەڵێ واللە